دادەنرێ بە مزگینی بەخش و نێردەری چەرخی نوێی زانست، بە یەکەم فەیلەسوفێک کە پێی بردبێت بەوەی کە زانست و تەکنەلۆجیا ڕووی جیهان دەگۆڕن، زۆر بە توندیش پشتیوانی لە زانستگەری کارا دەکرد. فرانسیس باکۆن کە کوڕە گەورەی باوکی بوو ساڵی هەزار و پێنج سەد و شەست و یەک ی زەینی لە شاری لەندەن لەدایک بووە، باوکی فەرمانبەرێکی گەورەی میری بوو لە سەردەمی فەرمانڕانیی خاتوو ئەلیزابێث شا لە بەڕیتانیا. لە تەمەنی دوانزە ساڵیدا لە کۆلێژی ترنتی زانکۆی کامبرنج وەرگیرا، بەڵام پاش ماوەیەک وازی لە خوێندنەکەی هێنا. لە تەمەنی شانزە ساڵیدا بۆ یەکێک لە فەرمانبەرانی باڵیۆزی بەڕیتانیایی لە پاریس، لە تەمەنی هەژدە ساڵیدا باوکی مرد و هیچ سامانێکیشی بۆ باکۆن بەجێ نەهێشت، لەبەر ئەوە ناچار بوو بگەڕێتەوە سەر خوێندنەکەی و دەستکردن بە خوێندنی ڕشتەی قانوون. لە تەمەنی بیست و یەک ساڵیدا لە پیشەی پارێزەریدا وەرگیرا. لە تەمەنی بیست و سێ ساڵیدا بە ئەندامی پەرلەمانی بەڕیتانیایی هەڵبژێررا. خاتوو ئەلیزابێت شا زۆر ڕکی لێ دەبووەوە، چونکە لە پەرلەماندا دژی پرۆژەکەی زۆرکردنی میرانە ڕادەوەستا. باکۆن ماوەیەک بووە دۆست و ڕاوێژیاری کابرایەکی ئارستۆکراتی بە ناوی ئێرڵ ئەسکس، جا لە کاتێکدا ئەسکس بڕیاری دا کودەتایەک بەرپا بکات دژی خاتوو ئەلیزابێث، هەرچەندەیش باکۆن چەند جار ئاگاداری دەکردەوە و سەرزەنشتی دەکرد لە نەکردنی، بەڵام ئەسکس هەر کۆڵی نەدا. سوور بوو لە جێبەجێکردنی کودەتاکەی تاکو لە دواییدا شکستی هێنا. باکۆنیش لە ڕێی دادگاوە توانی بە دوای بکەوێ تاکو لە سێدارە درا. ئەم کارەی بووە هۆی بەرزبوونەوەی بێزاری و ناڕەزایی دژی باکۆن لە نێو چینەکانی گەلدا. ساڵی هەزار و شەش سەد و سێ ی زایینی شابانۆ مرد. باکۆن پاش ئەوە بووە یاوەری جێمس شا، یەکەم جێنشینی شابانۆ. هەرچەندە جێمس شا ئەوەندە گوێی نەدەدایە ئامۆژگارییەکانی، بەڵام هەر حەزیشی بە دۆستایەتی دەکرد. لە سەردەمی فەرمانڕانی جێمس شادا چەند پلەوپایەکی بەرزی لە میریدا پێدرا تا گەیشتە ئەوەی بووە دادی دادوەران، هەر بەوەیشەوە نەوەستا ناسناوی بارۆن و پاشان فسکۆنتی پێدرا. باکۆن بەرەبەرە نەگبەتی ڕووی تێکرد. تاوانبار کرا بە بەرتیل وەرگرتن. هەرچەندە لەو سەردەمەدا زۆر باو بوو، بەڵام ناحەزانی لە پەرلەماندا ئەمەیان بە هەل زانی تاکو لە کار و دەسەڵاتی بخەن. باکۆن بە خۆیشی دانی بەو تاوانەیدا هێنا. سزا درا بە زیندانی لە کەلووی لەندەن. جگە لەوەیش خاوەیەکی زۆری خرایە سەر و فەرمانیشی بۆ دەرکرا کە نابێت هیچ کارێکی میری بدرێتێ تا دوا ژیانی. لە سەر وشەی خاوەیەکی پەراوێزێک هەیە. خاوە واتە باجی بە زۆر یاخود سەرانە. کۆتایی پەڕاوێز. هەرچەندە ئازاد کرا و خاوەکەیشی لەسەر لابرا بەڵام ژیانی سیاسی دۆڕاند. جارێک لەسەر بڕیاری پەرلەمان هەڵیدایە و وتی من خۆم دادپەروەرترین قازی بووم لەم پەنجا ساڵەدا، بەڵام بڕیاری پەرلەمان دەرهەق بە من دوو سەد ساڵیش دەبێت دادپەروەری وای بەخۆیەوە نەبینیوە. فرانسیس باکۆن بەو کارنامە و نووسراوانەی ناوبانگی دەرکرد. یەکەم نووسراوی کە ساڵی هەزار و پێنج سەد و نەوەد و حەوت ی زەینی دەرچوو بە ناوی چەند وتارێک بوو. هەرچەندە بە شێوازێکی ڕەخنەگرانەی خۆش هۆنی بیەوە، لەگەڵ ئەوەیشدا زۆر بە چێژ و سەرنجڕاکێش بوو. لەو وتانەیدا دەڵێ، گەنجان دەپۆرێن بۆ داهێنان زیاتر لە دادوەری. لەسەر وشەی دەپۆرێن پەراوێزێک هەیە. دەپۆرێن واتە لەبارن، کۆتایی پەراوێز. دەپۆرێن بۆ کار ڕاپەڕاندن زیاتر لەوەی ئامۆژگاری بدەن. دەپۆرێن بۆ کارکردن لەسەر پڕۆژە نوێیەکان زیاتر لەوەی دوورە پەرێز کاری جێگیر بگرن. بەڵام پیران و گەورە پیاوان زۆر بەرهەڵستیان لێ دەوەشێتەوە و زۆر کاتیش بە ڕاوێژ کردن دەبەنە سەر گەرجی جاروباریش جموجۆڵیان هەبێت جا باشتر و چاکتر وایە سوود لە هەردوولا وەربگیرێت چونکە چاکی هەر کامێکیان نەنگی ئەوەی تریان ڕاست دەکاتەوە. هەروەها دەربارەی ژن و مێرد دەڵێ، ئەوەی ژن و منداڵی هەبێت وەکو ئەوە وایە کە بارمتەی دابێ بە بەختی لە ژیانیدا. نووسینە مەزنەکانی لە فەلسەفەی زانستەکاندا بە ناوی نوێکردنەوەی مەزن بریتییە لە شەش بەرگ. بەرگی یەکەم دەدوێ لەبارەی زانیاری ئێستەمان، دووەم پەسنی ڕێگەیەکی نوێ دەکات لە زانستگەریدا. سێهەم بریتییە لە کۆمەڵە زانراوەیەکی تاقیکراوە کە بە تاقیکردنەوەیەکی زانستانە دەستی کەوتووە. چوارەم چەند نموونە و ڕوونکردنەوەیەکی خۆیەتی بە ڕێگەیەکی زانستانە. پێنجەم بریتییە لە هەندێک دەرەنجامی کاتی. ئەمەی دوایی شیکردنەوەی کۆمەڵە زانراوەیەکی هەمەجۆرە کە بە ڕێگەیەکی زانستانە پێی گەیشتبووە ئەنجام. بەڵام نایابترین نوسینی کە نەیتوانی تەواوی بکات بە ناوی پێشکەوتنی زانیاری دادەنرێ بە مەزنترین نوسراو کە دەرکەوتبێ لە سەردەمی ئەڕستۆوە ئەم پەڕاوەی لە ساڵی هەزار و شەش سەد و پێنج ی زاینیەوە دەستی پێکرد نوسراوێکی تری بە ناوی ئامڕازە نوێیەکان دەرکرد کە بریتیە لە بانگەوازێک بۆ بەکارهێنانی ڕێبازێکی تاقیکراو لە زانستەکاندا. نووسراوێکی تریشی کە بە ناوی ئەتڵەنتی نوێ دەرچوو بریتییە لە پەسنی کۆمارێکی ئەرمەنی ئایدیاڵی لەسەر ئۆقیانۆسی ئەتڵەسی، ئەم نووسراوەی دەمانگەڕێنێتەوە بۆ نووسینەکەی تۆماس مۆر بە ناوی یۆتۆبیا، بەڵام تا ڕادەیەک بیرەکەی باکۆن جیاوازی هەیە لەگەڵ بیرەکەی تۆماس مۆردا. باکۆن لەو بڕوایەدا بوو کە خۆشنوودی و بەرژەوەندیی کۆمارەکەی لە سەر بیرێکی زانستانەی بە پیت ڕادەوەستێ. دەیویست ئەو چەمکە بخاتە ئەورووپاوە کە دەڵێت، زانستگەری دەتوانێت خۆشی و ئاسوودە پێشکەش بە مەردووم بکات، هەروەکو چۆن دانیشتووانی لەندەکەی لە کۆمارە ئەرمانییەکەیدا،